بەناوی خودای بەخشندە و میهرەبان کاتێک خۆر دەپێچرێتەوە و ڕووناچی نامێنێت کاتێکیش ئەستێرەکان لە خولگەی خۆیان دەترازێن و دەدەن بە یەکدا کاتێک چێوەکان لە شوێنی خۆیان هەڵدەکەنرێن و بەم لاولادا دەبرێن کاتێک حشترانی ئاوس کە تەمەنی بارداریان دەمانگە گوێیان پێنادرێت بێگومان ئەو وشترانە لای عەرب زۆر نازدارن کاتێک گیانلەبەرانی کێوی و وەحشی و دڕندە بە دەوری یەکدا کۆ دەکرێنەوە ئەوانیش دڕندایەتی خۆیانیان لەبیر دەچێتەوە لە سامناچی ئەو ڕۆژە کاتێک دەریاکان گڕ دەدرێن دیارە کە تەقینەوەی ئەتۆمی ڕوودەدات و ئاوی دەریاکان دەبنەوە بە هایدرۆجین و ئۆکسجین کاتێک گیانی هەر کەس دەگەڕێتەوە بۆ لاشەی و جوود دەبێتەوە لەگەڵیدا کاتێک کچی زیندە بەچاڵ کراو پرسیاری لێ دەکرێت بە چ گوناهێک بە چ تۆمەتێک کوژرا کاتێک نامەی کردەوەکان واڵا دەکرێت کاتێک ئاسمان لا دەبرێن و دادەماڵرێن کاتێک دۆزەخ دادەگیرسێت و تاو دەدرێت کاتێک بەهەش نزیک دەخرێتەوە لە خوداناسان ئیتر ئەو کاتە هەرکەس دەزانێت چی ئامادە کردووە و چ توێشویەکی پێیە سوێن بەو ئەستێرانەی کە پەنهان دەبن و ون دەبن لە چاو یاخود بەهۆی سوڕانەوەی زەوی و خۆیانەوە بەهۆی هەڵهاتنی خۆرەوە ون دەبن بەو هەسارانەی کە پەنا دەگرن و دیار نامێنن بەو شەوەی کەدا دێت و تاریکاییەکەی ڕوومان تێدەکات بە بەرەبەیان کە پشووی تێدێت وەکو زیندەوەرێک ئاهی تێدێتەوە و دەست دەکات بە هەناسەدان و ژیان و ڕووناچیەکەی دەردەکەوێت سوێن بەوانە هەمووی بەڕاستی بێد و دڵی ئەم قورآانە لە زاری نێردراوێکی بەڕێزەوەیە کە جبڕەئیلە خاوەنی هێز و دەسەڵاتە و لای خاوەنی عەرش فریشتەیەکی پایەدارە فەرمانڕەوایە لەوێ، هەروەها ئەمین و دڵسۆزە لە کارەکانیدا. دڵنیابن کە هاوڕێکەتان محەممەد شێت نییە و لە کەماڵی ژیریدایە. بێگومان محەممەد جبرەئیلی بینی بە ئاشکرا لە ئاسۆی نومایاندا. هەرچی پێدەگات لە جیهانی نهێنی و شاراوەکانەوە لێتان ناشارێتەوە و ڕاستیتان پێڕادەگەێنێت چونکە هەرگیز لە گەیاندنی پەیامەکەیدا ڕژد و ڕەزیل نییە ئەم قورآانە گفتاری شەیتانی نەفرین لێکراو نییە ئیتر بۆ کوێ دەچن ڕوو دەکەنە کوێ ڕوو دەکەنە چێ ئەم قورآانە تەنها یادخەرەوەیە بۆ سرجەم دانیشتوانی زەوی بۆ جن و ئادەمیزاد لە هەموو سەردەمەکاندا بۆ ئەوانەتان کە دەیانەوێت ڕێبازی ڕاست و دروست بگرنە بەر ویستی ئێوەش نایەتە دی مەگەر کاتێک خدای پەروەردگاری جیهانیان بیەوێت هەرکەس ویستی خێری هەبێت خدای گەورە سربەستی لێ زەود ناکات لەگەڵەوەشدا هەر ئەوە پێش دێت کە ویستی خدای لەسرە و توانای تێگەیشتنمان لە نهێنی و شاراوەکان زۆر سنووردارە.